شەهرەزاد وتی کە شرکانەمەی بیست زۆر ترسا لە خۆی پرسییا خۆ چۆن گیرابن بڵێ لە فەرمانی زاهیدەکە هەڵگەڕابنەوە سوپای ئیسلام لێیان ڕاپەڕین و خەڵکێکی زۆریان لێکوشتن لەو ڕۆژەدا شمشێر و قەلغان تێک ئاڵانەوە باسانی ئازا و ترسنۆک لێک جیاکرانەوە هەروەک گورگەل سوپای ڕۆم پەلاماری سوپای ئیسلامیدا شرکان و یاوەرانیشی شەڕێکی وێران کرد ئەو دۆڵە بەلاشی کوژراواندا پۆشرا لافاوی خوێن هەستا کە تاریک داهات سوپاکان لێک جیابوونەوە بۆ شوێنی خۆیان چوونەوە سوپای ئیسلام شکاندن و ماندووبوونیان پێوە دیار بوو بەشێکی کەمیان گەڕابووەوە ئەو ڕۆژە سی و پێنج جەنگاوەریان لێ شەید ببوو لە ڕۆمەکانیش بە هەزاران کوژراو بوون ڕۆژی دواتر شرکان لە پاژماوەی سوپاکەی پرسی ئاخۆچی بکەین ئەوانیش وتیان خۆمان ئەدەینە دەست خوا و ئەجەنگین شتکانیش پێوتن بە قسەی منەکەن با چەند شمشێر بەدەستێک لە دەمی دەربەندەکەدا بستن بەرگری لە هاتنناوی سوپای ڕۆم بکەن ڕۆژێکی دی بەسرە بین سا بەڵکو و زاهیدەکە دهزار جەنگاوەرەکەمان بۆ بێنێت و بگەنە سەرمان و فریامان کەون بەڵکو سوپای ڕۆم نەیان بینن تا ئەگەنە لامان سوپای ئیسلام پیلانی شرکانی جێبەجێ کرد هەر لە بەیانێ و تاک و تاریکی شەو لە دەرگای دەربەندەکەدا هێرشی ڕۆمەکانیان شکاند شەوەکەی کە کۆبوونەوە شرکان جەنگاوەرانی ژمارە کرد 25 کەسیان مابوونەوە ڕۆمەکانیش لە خۆیان نەپرسی ئەمە چ جەنگێکە بێزار بوون و کۆتایی نەهات هەندێکیان وتیان بۆچی بەم شەوە هێرش نەکەینە سەریان خۆ هەر بیست و پێنج جنگاوەرێکیان ڕەنگە مابێتەوە ئەگەر هەر بۆمان نشکان چوار دەوریان ئاگرەدەین ئیدی تەسلیمە بن و بەدیل ئەمرین خۆشیان نەدا بەدەستەوە ئەوە ئەبن بە سوتەمەنی ئاگرەکە و عیبرەت بۆ مێژوو ئەمجا دار و پەردوێکی زۆریان گەیاندت دەمی دەربەندەکە و گڕیان تێبەردا شاشرکان و جەنگاوەرانی ناچار خۆیان دا بەدەستەوە ئەمجا گەورە قەشە هاتووتی ئەبێت بدرێنەوە بە شافرەیدون چارە نووسان لای ئەوە بۆیە ئەم شەو میوانی ئێمن و سبەی ئەیانگەێنینە قوستنتینە و ئەتاندەین بەدەست شا ئەفریدون خۆی چیتان لێکە بابیکە جەنگاوەران وتیان بیرۆکەکەت پەسەندە ئەمجا قۆڵبستیان کردن چاودێریان بەسەریانەوە دانا ئیدی ئەو شەوە دەستیان کردە خواردنەوە و ئاهنگجێڕان شرکان و زەولمەکانی برای و پاڵەوانانی ئیسلام دیر بوون شرکان لە براکەی پرسی چی بکەین بۆ ڕزگار بوون براکەی وتی چوزانم ئەوە تا وەک بولبولی نێو قەفەزمان لاتوە شرکان زۆر توڕە ببوو تکانی دایە خۆی تا قۆڵبەستەکەی کرایەوە چوار کلیلەکانی تری لە سەرۆکی چاودێرەکە دزی و هێنای دەستی براکەی و دندانی کردەوە ئەمجا دەستی هەموو جەنگاوەرانیان کردەوە شرکان بە براکەی وەزیری وت ئێستا سێ لەو پاسەوانە ناکوژم و بەرگەکانیان نەهێنم تا لەبەریان بکەین بە ناویاندا ڕوین بێ ئەوەی بمان ناسنەوە تا بەرەو سوپاکەمان ئەبینەوە زەولمەکان وتی من ئەو کارە بە باش نازانم چونکە هەر بە ئاگا هاتن و پێی زانین ئەمان کوژن باشترین کارەوەیە لێرە دەرچین و خۆمان بکەین بە دەربەندەکەدا ئەمجا بێدەنگ لە ناو تاریکی شەودا خۆیان نقم کرد کە لە دەربەندەکە چوونە دەرەوە هێندەی نەبرد ئەسپێکیان بینی بەسترابەوە خاوەنی و کەسانی تر لێ نووسبوون شتکان وتی بە هەر یەکە و ئەسپێک بەرین و سواری ببین ئەوان 25 کەس بوون مەگەر خوا خۆی بزانێ چۆن خەواندونی ئەو سوپای ڕۆمەی بێ ئاگا کردووە لە دنیا شمشێر و تیر و کەوانەکانیشی بردن و سوار بوون و بۆی دەرچوون ڕۆمەکان پیان وابوو کە کەس ناتوانێت دەست و پیان بکاتەوە ڕزگاری کردن و گەشتنەوە سوپاکەی خۆیان سریان کرد هەموو بە تاسەوە چاوەڕوانیان ئەمجا ڕووی کردە سوپاکەی وتی بێخەم بن خوا پەنامانە بیرۆکەیەکم هەیە پرسیان چییە؟ وتی بەرەو شاخ ئەکشین بەو دیویدا شۆڕە بینەوە و هاوارەکەین وا سوپای ئیسلام چوار دەوری گرتوون خۆتان بدەن بەدەستەوە ئیتر هەموو بە یەک دەنگ هاوارەکەین ئەله وەکبەر ئەوانیش لەبەر سەرخۆشی و مەی خواردنەوە ماندووبوون و بێخەوی سەریان لێ تێکەچێت و بەو شەوە تاریکە بەر ئەبنە گیانی یەکتری و ئێمەش تیان بەرەبین و لێیانە کوژین تاکو بەرەبیان ئەمە ئیشمانە بێ زەولمەکان وتی ئەوە وانابێت چونکە گەر هاواریش بکەنێ الله وەکبەر ئەمان ناسنە و شوێنمان ئەکەون تاقمان لێ دەرناچێت شرکان وتی جابا شوێنان بکەون ترسمان لە خۆمان نییە زۆر حەزەکەم بەقسم بکەن چونکە خێری خۆمانی تایە ئەمجا بە قسەیان کرد و چوونە سەر شاخەکە و هاواریان کرد ئەله وەکبەر ئەمجا شاخ و دۆڵ و دار و برد لەگەڵیاندا خوێن مەزنگازندا کرد کە ڕۆمەکان ئەمیان بیست بەرگی جەنگیان پۆشی و یەکتریان بان کرد سوپای ئیسلام هاتنە سەرمان کەوتنە گیان یەکتری و زۆریان لە خۆیان کوشت کە دنیا ڕووناک بۆ چوونە شوێنی دیلەکان بینیان کەسی لێ نەماوە ئەمجا سەرکردەکان بۆیان دەرکەوت کە ئەو ترسە دیلەکان دروستیان کردووە ئەمجا فەرمانیاندا کە شوێنیان بکەون و نەهێڵن تاکیان لێ دەربچێت دوای کەمێ غارکردن بە سوپای ئیسلام گەیشتنەوە و چواردەوریان گرتن زەولمەکان کامەی بینی ترسی لێنیشت و بە براکەی وت ئەوەی لێ ئەترسان ڕوویدا ئیدی لە جەنگکردن زیاتر هیچی ترمان بۆ ناکرێت شرکان بێدەنگ بوو زەولمەکان بە دامێنی شاخەکە دەهاتە خوار و هاواری کرد ئەله وەگوەر ئەمجا جنگاوەران بە دوای داهاواریان کرد گیانە بەخشین بە ئێزدان زۆر شڵەژان کە گویان لە ئەله وەگبەر بوو لە دوورەوە سەیری شوێنی دەنگەکەیان کرد سوپایەکی زۆری ئیسلامیان بینی کە بەغار هاتن کامانیش ئەو سوپایان بینی بۆ پشگیریان هاتون هێندەی تر وریان پەیدا کرد کە سوپاکەی ڕۆمیش ئەوانیان بینی وریان ڕووخاو هەر یەکە و بەلایەکدا هەڵاتن ئەمجا جەنگاوەرانی مسلمانان شوێنیان کەوتن کە لی زۆریان لێ پەڕاندن تاکو و دنیا تاریک بوو ڕاویان نان شارەزاد وتی خۆرهڵات تا تاریکی شەو لا ببە کە سەیریان کرد ئەوە بەهرامی پێشەنگی دەیلەمە ئەوەش پێشەنگ ڕۆستەمی لەشکری تورکانە کە بیست هزار جنگاوری مسلمانیان هێناوە کە سەرکردەکانی و سوپایە زەولمەکانیان بینی دابەزین و سلاویان لێکرد ئەم جاشا پێیوتن مەژدەتان لێبێ کە سوپای دژمن تانشکان بەهشتی ئەو دنیاشتان سۆگەر کرد. هۆی هاتنی ئەو سوپای ئیسلامەوە بوو ڕۆمەکان بیستبوویان سوپای ئیسلام هاتووە ئاڵاکانیان بە شەکاوەی لە دوورەوە بینیوە لە ترسانە وەکو کول لە هەڵاتون و گۆڕەپانیان چۆڵ کردو و خۆیان لە ژێرزەمین و قەڵاکاندا خزاندووە بە تایبەتی کە گوێیان لە ئەلله وەکبەر و قورئان خوێندنیان بووە ئیدی سوپای ئیسلام بە سەرکردایەتی بەهرام و ڕۆستەم لەو هەموو خۆتون کردنەوەی سوپای ڕۆمەکان ترساون بۆیە پیلانیان داناوە کە نەجەنگن چونکە سوپای ڕۆم زۆر زۆرتر وەمانیش نەزەولمەکان شاو نەشرکانی برای و نەدندانی گەورەوە زیری لێ ئەترسان کاوانیان لەگەڵین بشکێن و هەر هەموو جەنگاوران بکوژرێن جا باش وایە بگەڕێنەوە بۆ شاخ و کڵێسێ قەشە مەتروحەننا سوپای پاشا و یاوەرانی بدۆزنەوە لەگەڵ خۆیان بیان هێنن بۆ ئەم جەنگە گەورەیە ئەمجا ئەوانیش بیرۆکەکەیان پەسەند کرد و هزار جنگاوەری بەتوانیان هەڵبژارد و بەرەو کڵێسەکە بوونەوە بەو شێوە کەوت نەفریای پاشا لەو لاشەوە پیرێژنە فێڵباز کە زەولمەکان و شرکان و دندانی وەزیری خستە کەمینی ڕۆمەکانە و بەگرتنیدان سواری ئەسپێک بوو بە ڕۆمەکانی وت ئەمەوێت بچمەوە ناو سوپای مسلمانان و فێڵیش لەوان بکەم و بڵێم سوپای ئیسلام لە چیا شکاون کەمە بزان وران ئەڕوخێت و یەکێتیان هاوەشێتەوە دەسەڵە گرن لەو پەلەمارەی قوستنتنیە لێوە چمە لای شافریدون پاشای قوستنتنیە ئەمجا شا هەردووی پاشای ڕۆمی کوڕم و ئەم هەواڵان دەمێ ئیترەوانیش سوپاکانیان ڕوبەڕوی ئیسلام ئەکەنەوە ئەیان کوژن ئەنجا ئەسپەکەی دایە چوار ناڵە و ئەو شەوە بەڕێوە بوون بەیانەکەی سوپای بەهرام و ڕۆستەمی بینی بۆیە خۆی کرد بە دارستانەکەدا ئەسپەکەی بەستەوە و خۆی هاتە دەرەوە ئەهات وە چۆی وت ڕەنگە سوپای ئیسلام لە قوستنتنیە و بەشکاوی گەڕابێتەوە کە سەرنجی ئاڵاکانیانی دازانی سوپای ئیسلامن بەڕاکردن بەرەو ڕویان چوو هەر وەکو شەیتان هاواری کرد خێرا بکەن جیهات بکەن کە بەهرام پیرێژنەی بینی بەرەو ڕووی چوو کڕنوشی بۆ برد و پێیوت ئەی وەلیخوا چیت پێەیە پیرێژنە فێڵباز وتی هیچم لێمە پرسە سوپای ئیسلام دوای دەستگرتن بەسەر سامانی کڵسەی مەترۆحەن ناداویستیان دەست بەسەر قوستنتینیەدا بگرن لەوێدا سوپایەکی تۆکمە و زۆر ئازار ڕوو بە ڕوویان بووەوە پیرێژنە فێڵباز بێ خەمانە کەوتەوە قسەکردن وتی بۆیە زۆربیان تیاچوون تەنیا 25 جنگاوەریان ڕزگاری بوو بەهراموتی ئەی وەریخوا تۆکەی جێت هێشتن ئەی ژووتی ئەم شەو ئەمجا بەهراموتی پەنا بەخوا کاوە ڕێگاکانی بۆ تۆ کورتکردوێتەوە دیارە تۆش فڕی ئەمجا بەهرام سواری ئەسپەکەی بۆ بەسەر سوورمان و گومانەوتی لا حەولە ولا قوتە ئللا بللا چاک ماندوو بوونەکەمان بەفیڕۆچوو ئەو کاتەی سوڵتانەکانمان بە دیل گیران ئێمە سنگمان فراوان نەبوو ئەمجا کەوتنە ناو ئەو زەویە پان و بەرینانە و بەڕاست و چەپدا گەڕان دواتر گەشتنە دەربەندەکە ئەوە بوو شازەورمەکان و مێرشرکانیان دۆزیە و ئیدی ئەو سوپا مەزنە گەماروی سوپای ڕۆمیاندا و هاواریان کردە الله وەکبەر بە جۆرێک شاخ و کێوەکان دەنگیان ئەدایەوە کە ڕۆژ بووە یەکتریان ناسیەوە و کڕنووشیان بۆ شازەورمەکان و شرکان برد شێرکان بەسەرهاتی دەربەند و کلێسەکەی بۆ جێرانەوە سەریان زۆر سوورما ئەم مقۆمقۆیانە کرد با بە پەلە ڕووکەینە قوستنتنیە چونکە هاوڕێکانمان لەوێدان و دڵمان لایەنە ئەمجا زەولمەکان ورەی بەرزکردنەوە پەنایان بەخوا برد و پەلیان کرد لە ڕۆشتنیان بۆ قوستنتنیە ئەم شعرەی وت خوای هەمیشە سوپاس گوزارم کەوا هەمیشە دەیتە هاوارم بە نامۆبوونم کاتێ مامەوە پشتت گرتم و بوویتە دەستبارم سامان و پارەی زۆرت پێبەخشیم خەمە بڕکردم لەوەی هەژارم کەوتمە سایی تەختی شامشین سەرنەویەکەم وا منەت بارم زاهیدێکی پیر خاوەن کەرامەت بووە دەلیل و هەم ئامۆژگارم ئێمە بۆ تۆڵەی خۆمان بوو هاتین و دنیا زانی بەکارم کە زەولمەکان لە شعرەکە بۆ شرکانی برای پیرۆزبایی سەلامت بوونی لێکرد و بەرەو سوپای ئیسلام بوونەوە ئەمە ئەمان لەو لایشەوە پیرێژنە سەراسنە دوای بینینی بەهرام و ڕۆستەمی سەرکردە خۆی گەیاندە و ئەسپەکەی کە لە دارستانەکەدا بستبیەوە سوار بوو کەوتە غاری چوارناڵە بەرەو سوپای ئیسلام ئەو سوپایی گەمارۆی قوستنتینۆی دابوو کە خەزنەداری بینی لاسپەکەی دابەزی و بەرەو ڕووی چوو ئەویش چوو بە پیریە و بەخێراتن کە دوتی خۆشاتی خواناسی زاهید ئەمجا هەواڵی ڕووداوەکانی پرسی پیرێژنە سەر ئەس نەکەوتە درۆ قساڵ بەستنوتی خەمی بەهرام و ڕۆستەمی سەرکردەمە خۆ چونکە لە ڕێگادا پێیان گەشتن و ڕەوانەی لای پاشام کردن بیست هەزار جەنگاوەریان لەگەڵ بوو دوژمنا ژمارەیان زۆر زۆرتر بوو بۆ ئەوە هاتم تا هەندێک لە سەربازەکانی خۆت ڕەوانەی سوپای ئیسلام بکەی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو پیرێژنە سەر ئاست نەوتی پەناتان بەخوا بێت و ئارام بن ئێوەش ئۆمەتی محەممەدن درودی خوای لێ بێ بەهشت بۆ شەهیدانە ئەبێ هەمومان هەر بمرین بەڵام مردن لە جیاددا بۆمان باشترە کە خەزنەدارم قسەی پیرێژنە فێڵاوی بیست بانگی ترکاشی برای بەهرامی کرد دهزار جەنگاوری خستە ژێردەستی ڕۆشتن و شەو ڕۆژێک بەڕێوە بوون کە شرکانە وتەبوو تۆزەی لە دوورەوە بینی زۆر ترسا و بە سەرکردەکانی دەوروبەری وت ئەوان دیارن سوپای ڕۆمن و بۆ جەنگی ئێمە هاتون چی بکەین قەدەری خوایە بە زەولمەکانی برایشی وت مەترسا ڕۆحم بە قوربان دەکەم خۆگەر خوا بکات و سوپای خۆمان بێ ئەوە بەرەکەتی خوارد ئەم جاوتی زۆریش حەزەکەم پیرەی زاهید و وەلی خواناس جارێکی تر ببینمەوە پێشەوەی شەید ببم کەوان نزیکتر بوونەوە و ئەمانیش ورتر سەیریان کرد بەیداخی ئیسلامیان هەڵکردووە شرکان هاواری کرد سوپای ئیسلام چۆنن وتیان زۆر باشین ئێمە بۆ یارمەتیدانی ئێوە هاتوین ئەمجا سەرکردەکان لاسپەکەی دابەزی و کڕنوشی بۆ شرکان برد و پرسی قوربان ئاخۆ سوڵتان و دندانی وەزیر و ڕۆستەم و بارامی برام چۆنن ئەوی ژوتی سەلامەتن بەڵام ئێوە چۆن هەواڵی ئێمەتان پێگەیشت ئەویشوتی زاهیدەکە وتیشی بەهرام و ڕۆستەمم بۆ یارمەتی ئێوە ناردووە بە ئێمەشی وت دژمن گەمارۆی ئێوەی داوە ئەوان زۆر لێوە زۆرترن کەچی من پێچەوانەکەیە بین و ئەوە تا ئێوە سەرکەوتون ئەویش پێیوتن چۆن زاهیدەکە گەشت لای ئێوە ئەوانی ژوتیان بەپێ هاتوو لە شەو ڕۆژێکدا ڕێی دە ڕۆژە ڕێی ئەسب سوارێکی بڕیوە شرکان وتی کەواتە گومانی تیانهێشتۆتەوە کە ئەو زاهیدە وەلی خوایە ئەی خۆی کوا و لەکوێیە ئەوانی ژوتیان لای سوپاکەمان جەمان هێشتووە تاکو هانیان بدات وران بەرزکاتەوە بۆ جەنگ شرکان زۆر دڵی بەو کارە خۆش بوو سوپاسی خۆی کرد کە زاهیدەکە سەلامەتە و ڕەحمەتیان نارد بۆ شەهیدان، لەپڕێکدا تەپ و تۆز بەرز بۆوە، ستوونێک لە دووکەڵی ڕەش بەرەو لای ئەمان هات، ئەوانیش چاووڕان بوون، هێندەیان زانی ئەوە زاهیدەکەیە، ئەی ناڵاند و هاواریان کرد بە فریای سوپای ئیسلام کەون، سوپای ڕۆم پەلاماریان داون بڕۆن بۆ پاڵپشتیکردنیان و کۆمەک بەوان بیانشکێن و بیانکەن بە عیبرەت. دەریان هێنن لە ژێر چنگی ڕۆمە کافرەکان ئەوان غەزەبیان باران بەسەر مسلماناندا شرکان کەمەی بیست وەخت بوو دڵی بتەقێ لاسپەکەی دابەزی دەستی زای دەکە و زەولمەکانی ماچ کرد ئەمجا هەر هەموو سەرکردەکان تەنیا دندانی گەورەوە زیر نەوێت دانەبەزی وتی ئەم زاهیدە ناچێتە دڵمە و خۆشیم لینە چونکە هەرچیەکم لەوەلی و زاهیدان بینیوە چۆن وەکو پیاوچاک خۆیان پیشان داوە کەچی پیس و پیاو خراپ دەرچوون ئیهمالی بکەن و فریای سوپای ئیسلام کەون ئای چەندین جار لێرەدا لەگەڵ شامەری کوڕی نەمان جەنگی وم ئەم زایدا بەر لەعنەتی خواب کەوێ شتکان وتی ئەم گومانە پیسە لە دڵی خۆت دەربکە نابینیت ئەم زاهیدە چۆن مسلمانان هانەدا بۆ جیهات لە شیر و تیر ناترسێ چونکە غیبکردن خراپە گۆشتی پیاوچاکان ناخورێ گەرخوا خۆشی نەویستایە ئەو ڕێگادورەی بۆ کورد ناکرایەوە ئەم جاهێسترێکی پێبەخشی کە سواری بێت و پێیوت ئەی وەلی خۆ سوار بە ئەویش سوار نەبوو نێزانی ئەم شعرە هێنێ بۆ بەرژەوەندی کەوتە نوێشکردن دواتریش کەوتە دەم درێژکردن. بەناو جەنگاوەران و سواراندا ڕەت بوو بە جۆرێک چاویە جێڕە کە لە پیاوکوژە چوو بە دەنگی بەرز تەزبیحاتێ کرد بۆی خەڵکی بیبیستن ڕۆشتن تا گەشتنە سەربازگەی ئیسلام سەیریان کە سوپاکەی شتکان لە شکاندن و هەڵاتندایە هەروەها خەزنەداریش کەوتونەتە بەرزەبری سوپای ڕۆم چونکە ترکاشی سەرکردەی لە سوپای ئیسلام دوورخستبەوە ئەمجا بەرەو قوستنتنیە کەوتەڕێ گەورە قەشەی ڕۆم هاواری کرد ئەی ئەوانی لەسەر دیواری قەڵای شار ئادەی پەت شۆر بکەنەوە با ئەم نامەی لێبەسن بیگەێنە شافریدون و کوڕەکەم تاکو و کاری پێ بکەن کە نامەکەیان هەڵکێشایوتیان نووسرا بوو لە پیرێژنە فێڵاوی سەر ئاسنەوە بۆ شافریدون. سەد و یەک. شەهرەزاد گێڕایەوە پیرێژنە سەرئەسنە لە نامەکەیدا نووسیبووی، پیلانێکم بۆ داناون کە بەهۆیەوە سوپای ئیسلام تیاچێ بێخەم بن خۆیان و پاشاکەیانم بەدیل گرتووە لەگەڵ وەزیرەکان ئەمجا بەرەو سەربازگەکەیان چووم و هەواڵەکەم پێگەیاندن ئەمجا دوانزە هزار سەرباز بە سەرۆکایەتی ترکانە و لە قەڵای قوستنتینیە دوورم خستونەتەوە داواتان لێکم جەنگاوەرەکانتان بەرەو ڕویان بکەنەوە پەلاماری دەوارەکانیان بدەن و بیان کوژن کە ئەم نامەیە گەشتە دەست شافریدون زۆر دڵخۆش بوو. نامەکەی نارد بۆ پاشای ڕۆم کە کوڕی پیرێژنە فێڵباز بوو، کە نامەکەیان بۆ پاشا خوێندەوە، زۆر دڵخۆش بووتی. بڕوانن، پیلانەکانی دایکم چەند سەرکەوتوانەیە، دایکم پێویستی بە هێزی شمشێر نییە. شا ئەفرەیدونی ژووتی خوا دایکمان لێ نەسێنێ ئەمجا فەرمانی بە سەرکردەکاندا بەرەو شار بڕۆن هەواڵەکە بە قوستنتنیەدا بڵاو بووەوە نەسرانیان خۆیان ئامادە کرد و شمشێریان بۆ جەنگ هەڵکێشا کە خەزنەدارانی سوپای ئیسلام ئەمەی بینی وتی ئەوە سوپای ڕۆم هاتنە سەرمان دیارە زانیویانە سەرکردەکانمان لێرە نین وا دیارە زانیویانە زۆربەی جەنگاوەرانمان بەرە و لای زەولمەکان چوون خەزنەدار تووڕەبووتی ئەی سوپایانی مسلمانان گەڕ ڕابکەن هەڵبێن باتیانەچن ئەگەریش ئارام بن سەرەکەون گەر سەعاتێک ئارام بگرن ئازایەتیە خوا هەر تەنگژەیەک ببینێ ئەیکاتەوە خوا بەزەیی پیاتان دابێتەوە ئەمجا بۆ پێکادان شیر و قەلغان لێدان تاکو و تاریک داهات و شەو هات بە درێژایی شەو سپای ئیسلام گەمارۆدرا بوو خەزنەدار سواری ئەسپەکەی بوو کەوتە نزا کە سوپاکەی زاڵ بکا ئەمجا شەڕی پیادەی و دەستەویەخە دەستی پێکرد لەو جەنگەدا کە لەوەک و برێشکە ئەباری لە پێشدا هەندێک لە دەوارەکانی ئیسلام داگیرکران سوپای ئیسلام کەوتە بیرکردنەوە لە هەڵاتن هێندەیان زانی سوپای شرکان بە بەیداخی ئیسلام و پەیدا بوون کەوتنە گیانی دژمنان دواتر لەشکری شا زەولمەکان لێیان ڕاست بوونەوە کەوتنە گیانی سوپای ڕۆمەکان هەر دوای هێرشی ئەو دوو لەشکرەی ئیسلام لەشکری دەندانی گەورە وەزیر پەیدا بوون و لێیان هاتنە دەست کە شتکان خەزنەداری بینی پێیوت سوپاس بۆ خۆڕاگریەکەت دواتر هەردوو لەشکری دیلەم و ڕۆستەمیش هێرشیان کردە سەر سوپای نسرانیان کە ڕۆمەکان سەیری ئەو هەموو ئاڵا و بەیداخانەی مسلمانانیان کرد عەقڵیان لەسەر دانەما ئینجا سوپای شافریدون لەلایەکەوە سوپای ڕۆم لەلایەکی ترەوە هێرشیان هێنا شۆڕە سوارێکی یازای بەناوبانگیان هەبوو ناوی لاویا بوو هاتە گۆڕەپان بانگی کرد بۆ زۆران ئەمجا سوپای ئیسلامیش بەرامبەریان ڕێز بوون ئەمجا شرکان ڕوو زەول مەکان چوتی بێگومان داوای پاڵەوانەکەن بۆ زۆران بازی منی ژەمەوێت سەربازی بڕوا بتە و بنێرم ژیری نیوەی ژیانە زەولمەکان وتی یەتەیە چی بکەین ئەی خاوەن بیر و ڕای پەسەن ئەی ژوت یەمەوێت لە ناوەڕاستی سوپای خۆماندا دندانی وەزیر لای چەپی سوپا تۆ لای ڕاست بەهرامی سەرکردە لای ڕاست سەرکردە ڕۆستەمیش لای چەپ ئاڵا و بەیداخەکانی ئیسلامیش بەسەر سەرتەوە بن چونکە تۆ پشت و پەنای ئێمەش بە قوربانی تۆبین زەولمەکان سوپاسی کرد بوو بە غەڵبەغەڵب، هێندەیان زانی شۆڕەسوارێک لە ڕیزی سوپای ڕۆمەکان هاتە مەیدان، زینی ئەسپەکەی بە قوماشی ئاوریشمی سپی داپۆشرابوو، فەرشێکی کشمیری لەسەر ڕاخرابوو، سوارێکی پیری جوان بە هەیبەت زرێپۆش لەبەردابوو، سەرشانەکانی بە خوری سپی داپۆشرابوو، کەوتە غار و لۆقە، تاکو لە سوپای ئیسلام نزیک بووە وتی. ئەگەر ئەو منی کوشت ئەوە سوپای ڕۆم خۆی بەدەستەوەدا ئەگەر منیش ئەوم کوشت ئەوە سوپای ئیسلام بەرگری بۆ ناکرێت وەشکێ شرکان و تیبڕۆ پێی بڵێ سبێنێ خۆم بۆ ئەو شەڕی دوو قۆلێ لەگەڵیدا جەنگم بەڵام سبێنێ مۆڵەتمان بێ چونکە ئێمە ماندوین قەشە بە دڵخۆشیەوە گەڕایە و لای شافریدون و شای ڕۆمیان و وەڵامەکەی پێدان شایش زۆر دڵی خۆش بوو لە دڵی خۆی داوتی گومانی نێشرکان لەوانە شەڕڕم و قۆچەقانی و سێپەلە. کە بیستی شرکان داوای زۆران بازی کردووە، هێندە لە خۆی ڕازی بوو پێی خۆش بوو بڕیاریدا بۆی دابەزێ. ئەو شەوە جەنگاوەرانی ڕۆم بە ئاهەنگ و خواردنەوە بردیانە سەر. شەهرەزاد هەستی کرد شەهرەزاد وتی کە ڕۆژ بۆ شۆڕە سواران نەعرەتیان لێدا وەکو هەور هێندەیان زانیشت سوار چاکێک هاتە گۆڕەپەن چوار پەلی ئەسپەکەی سپی سوارێک لەسەر پشتی بوو زرێپۆشی ئاوێنەی سمپۆش ئەم جا کڵاو خودەکەی لەسەر لاداوتی هەر کەسێ بم ناسێ ناپرسێ من شا ئەفرەیدونم پیرۆزم بە پیرێژنە فێڵاوی هێشتا لە قسەکە نەبۆوە شۆڕەسواری موسوڵمانان شرکاند بە خۆی و ئەسپەکەیەوە کە بایی هەزار دینار بوو، سەرجینێکی چنراو بە زێڕ و زیو کە شمشێرێکی هندی بە دەستەوە بوو، ئەمجا لە نێوانی دوو ڕیزسوارەوە هاتە دەر، کە سەیریانەکرد ئەفرەیدون هاواری کرد، لە کوێی مەلعون؟ پێت وایە منیش وەکو سوارەکانی ترم کە خۆی لەبەر تۆ دانەگرێ؟ ئەمجا پەلاماری یەکیان دا وەکو دوو چێو یان دوو دەریا بە یەکدا بدەن، یەکتریان ئەهێنا و ئەبرد. ئەم دوو سپایەش هەر سەیریان ئەکرد. هەندێکیان گرەوی ئەوەیان بووە کە شرەکان ئەیباتەوە. ئەمەندە یەکیان هێنا و برد و شمشێریان وەشان کە ئەفریدوون هاواری کرد وتی، بە دینی مەسیح تۆ پاڵەوانی بەتوانای، بەڵام غەدداری، تەبیعەتت پیاوانەیە. بەڵام کردارت سوپاس گوزارانە نییە کەسان و خزمانە دەڵێن تۆ لە کۆیلەکانیت ئەو ئەسپە هی تۆ نییە بۆیان گۆڕیویت بڕۆ بیگۆڕە منیش ماندووی ئەم زۆرانم یان ئەوە تا هیچ مەگۆڕە لە شتومەکی جەنگەکەت تاکو لە نێو سواران ئیسلامدا ناوبانگ دەرکەی کە شرکانەمەی بیست زۆر لە هاوڕێکانی تووڕەبوو بە تایبەتی کە پێیان وتبوو لە بنەماڵەی کۆیلەکانە بۆیە لای کردەوە بەلای لەشکرەکەی داویستی بڵێ ئەسپەکەی بۆ نەکۆڕن لەو کاتەدا سەرە نێزەکەی کوتایە شرکان کە سەیری دواوەی خۆی کرد کەسی لێ نەبوو زانی کە ئەفریدون فێڵی لێ کردووە کە لای کردەوە بەلایدا سەرە نێزەکە چوو بوو بەلا ڕوومەتیدا بەر قڵپەزی زینەکەی کەوت و بۆ سەرسنگی خەریک بوو بکەوێ سوارەکان بەرەو ڕووی چوون و فڕاندیانەوە ناو خۆیان. ئەمجا سوپای شا ئەفریدون پەلاماری سوپای ئیسلامی دا یەکەم کەس کە گەشتە شرکانی بریندار دندانی سەرۆک وەزیران بوو بەهرامی میری تورک و میری دەیلم بەدوای ئەودا گەشتە سەری بردیانە لای زەولمەکانی برای ئەمجا خزمەتکاران کەوتنە پەزێرای کردنی جەنگی دوو سوپا دەستی پێکرد هەرکە لەسەر بوو ئەپەڕی شمشێر بوو سنگی ئەدڕی ئەمجا سوپای ڕۆمیان بەرە و دەواازەکانیان بوونەوە ئەمجا سوپای ئیسلام هەڵدێن و ئەشکێن ئەمە حاڵی سوپای ڕۆمەکان بوو لەو لایشەوە سوپای ئیسلام هەمویان خەریکی شرکان بوون کە زەولمەکان خۆشی خەریکی براکەی بوو بە تایبەتی کە بینی زۆر بێتوانە و برینی مەترسیدارە دندانی وەزیر و میڕۆستەم و بەهرامی بان کرد و ڕاوێژی پێکردن دوای کۆبوونەوەکان پزیشکیان هێنایە سەر شرکان و خۆشیانە گریان ئەو شەوە بە دیارەوە بوون. شەو درەنگانێ زاهید بە گریانەوە خۆی کرد بەلایاندا زەولمەکان دەستی گرت و بەدەم قورئان خوێندنەوە دەستی پیرێژنە فیڵاوی بەسەر سنگە بریندارەکەی داهێنا بەرەبەیان شرکان چاوی کردەوە بە زمانی لێوانی تڕکردنەوە و کەوتە قسەکردن شا زەولمەکان زۆر خۆشحاڵ بووتی بە پیرۆزی زاهید خوا شیفای بۆ هێنای شرکان وتی سوپاس بۆخوا بە هێندە کۆتایی هات وێستا سەلامەتم ئەو فێڵی لێکردم و من خێرا نەبوومایە شمشێرەکەی لە پشتمەوە دەرەچوو ئەی جەنگاوەرانی ئیسلام چۆنن زەول مەکان وتی هەمویان بۆ تۆ ئەگریان ئەویش وتی من زۆر باشم ئەی زاهیدەکە لە کوێ ئەو ژوتی ئەوە ئەو نییە کوڕەکەم بە ژورسەتەوەم ئارام بیت خوا پاداشت دەداتەوە شرکان ژوتی نزای خێرم بۆ بکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.